ئنجا ئەوەی کێشی چاکەکانی قورس و گران بێ ئەوە ئەو کەسە لە گوزەرانێکی پەسەندا دەبێ. وەئەمما من خەفەت مەوازینه فەئومه هاویە. وە ئەوەی کێشی چاکەکانی سوک بێ ئەوە جێی ئەو هاویەیە. وەما ئەدڕاک ما هیە. تۆ چوزانیت هاویە چیە؟ نار حامیە. ئاگرێکی هەڵگیرساوە.